حەسەن یاسین، شارەزا لە گرووپە ئیسلامیە توندڕەوەکان، پشتیوانانی ئیسلام لە کوردستان توندڕەوترین گرووپی تیرۆریستین لە مێژووی سیاسی کورددا. چاوپێکەوتنی تارە عەبدولکەریم شاری لە ژمارە 3621 ی ڕۆژی چواردەی سێی 2005 و ڕۆژانی دواتری ڕۆژنامەی کوردستانی نوێدا لێکۆڵینەوەیەکت بە ناونیشانی مێژووی پەیوەندیە نهێنیەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعدە بڵاو کردەوە کە دەنگدانەوەیەکی باشی هەبوو لەلایەن خوێنەرانیشەوە پێشوازێکی گەرمی لێکرا ئایا بەر لە بڵاوکردنەوەی لەو باوەڕەدا بووی کە بەم شێوەیە دەنگدانەوەی هەبێت پێش ئەوەی باسی دەنگدانەوەی باشی لێکۆڵینەوەکە دوای بڵاوبوونەوەی بکەم دەبێت لە ڕێگەی ڕۆژنامەی ئاسۆی بەڕێزەوە سوپاسگوزاری خۆم بۆ ڕۆژنامەی کوردستانی نوێ دەرببڕم کە باوەشی گەرمی خۆی زۆر بە گەرمی بۆ لێکۆڵینەوەکەم واز کرد و شێوازی بڵاوکردنەوەکەیان زۆر ڕێک و پێک بوو بە تایبەت کە یەکەمین جار بۆ ڕۆژنامەی کوردستانی نوێ بەر لە بڵاوکردنەوەی بابەتێکی چەندین ئەڵلقەیی ڕێکلامی بۆ بکات و سەرنجی خوێنەرانی خۆی بۆ لەمەودوا بڵاوبوونەوەی بابەتێکی لەو جۆرە ڕابکێشێ. هەڵبەت لێکۆڵینەوەکە دوای بڵاوبوونەوەی دەنگدانەوەیەکی جێی سەرنجی هەبوو، خوێنەرانی کوردستانی نوێ کە من بەشێکی کەمیان دەناسم دەستخۆشیان لێکردم و هاوڕێ و هەڤاڵە ڕۆژنامەنووس و نووسەرەکانیشم بە هەمان شێوە دەستخۆشیان لێکردم و گەلێ سوپاسیشیان دەکەم کە زۆربەیان لێیان داوا کردم کە بە زووترین کات لێکۆڵینەوەکە وەک کتێبۆکەیەک چاپ بکەم تا بتواندرێ باشتر سوودی لێ وەربگیرێ. هەروا ئەم چاوپێکەوتنە، بە هەل دەزانم کە سواسی مامۆستای خۆشەویست عەبدولکەریم شێخانی بکەم سەبارەت بەوەی کە بەنیاز بوو لێکۆڵینەوەکە بۆ ڕۆژنامە ئیتحاد کە یەکێتی نیشتیمانی کوردستان بە زمانی عەربی دەری دەکات بکە بە عەربی بەر لە دەستکردن بە وەرگێڕانی پرسی پێکردم هەروە سوپاسی مەکتتەبی ڕاگەاندنی ناوەندی یەکێتی نیشتیمانی کوردستانیش دەکەم کامەدەی خۆیان دەربڕی لێکۆڵینەوەکە وەک یەکێک لە بڵاوکراوەکانی خۆیان چاپ و بڵاو بکەنەوە بێگومان دوای چابوونی لێکۆڵینەوەکە بە کوردی لە کتێبۆکەیەکدا وەرگێڕدراوە عربیەکەی لێکۆڵینەوەکەش دەکرێت بە کتێب هەموو ئەمانەش بایەخی لێکۆڵینەوەکە دەردەخەن کەوای کردووە دەنگدانەوەی هەبێت سەبارەت بەو بەشەی پرسیارەکە تکایە چاوەڕێی دەنگدانەوەیکی لەو جۆرەم دەکردیان نا دەڵێم ئەمە یەکەمین لێکۆڵینەوەیە وەک لێکۆڵینەوە بە کوردی لەبارەی ئەو گروپە ئیسلامە تونندڕەوە نووسرابێت و تەواوی مەرجەکانی لێکۆڵینەوەی تیادا بێت بۆیە ئاساییە لێکۆڵیارەکەی دەنگدانەوەیەکی لەو جۆرەی بەخیاڵدا هاتبێت بەڵام دەبێ ئەوەش بڵێم کە بەر لە من بابەت و نووسینی تر هەر بە کوردی چوەک نامیلکە و چوەک بابەت لە ڕۆژنامەشدا و وەک بەرنامی تەلەفیزۆنیش لەبارەی ئەو گروپە و بڵاو کراونەتەوە هەر بۆ نمونە تەلەفیزۆنی گەلی کوردستان بەرنمەیەکی بەناونیشانی دیاردەیەک بە ناوی تیرۆر دوژمنێک بە ناوی جوندل ئسلام بڵاو کردوێتەوە کە چاوپێکەوتن بووە لەو بارەیەوە لەگەڵ هەریەک لە نیاز سەعید، دکتۆر دلێر ئەحمەد، شاهۆ سەعید، مامۆستا محەممەد ئەمین چەمچەماڵی و پاشان لە ژمارە 2575 ڕۆژی چواری دی 2001 و ژمارە 2570 ڕۆژی حوتی دی 2001 ڕۆژنامەی کوردستانی نوێشدا بڵاو کراوەتەوە هەروەها مەجید کەی خەسرەویش لە ژمارە 2570 ڕۆژی چواردەی دی 2001 و لە لاپەڕەشەشدا راپۆرتێکی تێر و تەرسەلی بەناونیشانی ئەو زەمینەی جوندلئیسلامی هێنایە ئارا و بڵاو کردۆتەوە و نیا سەعیدیش لە ساڵی 2002 دا نامیلکەیەکی 72 لاپەڕەیی لە شێوەی کتێبی گیرفاندا بە ناونیشانی پشتیوانانی ئیسلام لە کوردستاندا لقێک و پێگەیەک بۆ ڕێکخراوی قاعیدە بڵاو کردۆتەوە کە یەکێکە لە بڵاوکراوەکانی مەکتەبی بیر و هۆشیاری یەکێتی نیشتیمانی کوردستان کە 36 لاپەڕەی نامیلکەکە تەرخانە بۆ خستنەڕووی بەڵگەنامە و 36 لاپەڕەشی بۆ قسەکردن لەبارەی پشتیوانانەوە. بۆچی یەکەمین لێکۆڵینەوەت لەبارەی گروپەکانی ئیسلامی سیاسی لە کوردستاندا لە پشتیوانانی ئیسلامەوە دەست پێکرد؟ لەبەرئەوەی وەک لە پێشەکی لێکۆڵینەوەکەمدا گوتوومە، ڕێکخراوی پشتیوانانی ئیسلام لە توندڕەوترین گروپە تیرۆریستەکانی مێژووی سیاسی کوردە، ئەمەش وای کردووە کە هەوڵ و تەقەلاکانم لەو بارەیەوە بەر لە گروپ و لایەنی تر بۆ پشتیوانان تەرخان بکەم. ئەمە جگە لەوەی کە لێکۆڵینەوەکە و دەرخستنی ڕووە ئاشکرا و شاراوەکانی ئەو گروپە بەرچاو ڕوونییەکی زیاتر دەدات بە خەڵکی کوردستان و زیاتر لەسەر هەڵوێستی جوامێرانەیان لە ڕەتکردنەوەی ئەقڵیەتێکی ستۆکی لەو جۆرە سووریان دەکات و گڕوتینێکی بەهێزتریان پێ دەبەخشێت بۆ زیاتر و زیاتر هاوکاری لە ڕەگەوە هەڵکێشانی گروپێکی لەو جۆرە بن کەژیان لە سەردەمی تازەدا کە سەردەمی پێشکەوتنی مرۆڤایەتی و تەکاندان بەرەو شارستانی و ئاوەدانە تەسکەی گەشەکردن و بەردەوامبوونی عقلی دواکەوتوانی سەرانی پشتیوانانی ئیسلام و هاوشێوەیان ناکات تۆ وەک پسپۆڕێک لە بواری ئیسلامی سیاسی بە گشتی و گروپە ئیسلامیە توندڕەوەکان بە تایبەتی داهاتوی ئەو ڕۆتە چۆن دەبینی؟ جارێ لەبەرەوەی وەڵامی پرسیارەکەت بدەمەوە سەرنجم لەسەر بەکارهێنانی زاراوی پسپۆڕ لە نێو پرسیارەکەتدا هەیە ئەویش ئەوەیە کە من هەرگیز بە خۆمم نەگوتوە پسپۆڕم لە ئیسلامی سیاسی و بەتەمانش نیم وا بە خۆم بڵێم بەڵام ئاسایە پێم بگوترێ شارەزا چونکە پسپۆڕی لە هەر بوارێکدا بەرەنجامی بەدەستێنانی بڕوانامەی باڵا ماستەر دکتۆرایە کە دەزگایەکی زانستی ئەکادیمی دەیبەخشێ بەڵام سروشتیە لێکۆڵیارێک لە ئەنجامی قوڵبوونەوە و زۆر دووردبوونەوە و خۆ پێوە خەریککردن ممارەسەوە شارەزایی لە بوارێکی دیاریکراودا پەیدا بکات و بە شارەزا لەو بوارەدا لە قەڵم بدرێ بۆیە لێرەوە دەڵێم لە هەر ڕۆژنامەیەکدا ئەگەر لە پاڵ ناوی مندا نووسرا بوو پسپۆڕ ئەوە ڕای من نییە و ڕۆژنامەکە یان لایانی بڵاوکەرەوەکە لی بەرپرسە لە نێو خۆشماندا هەندێک بە هەڵە تێگەیشتن لەو زاراوەیە هەیە خوێنەری بەڕێز دەتوانێ بگەڕێتەوە بۆ ڕۆژنامەکان و چەندین نمونە لەو بارەیەوە ببینێ کە من لێرەدا نامەوێ خۆم بە نمونە هێنانەوە خەریک بکەمەوە و ئەوە ئەرکی مامۆستایەکی پسپۆر لە ڕێبازی لێکۆڵینەوەی زانستیە کە لەسەر ئەو کەسانە و ئەو ڕۆژنامانە بنووسێت کە لە خۆیانە و بە ناشارەزایی زاراوەی پسپۆر بەخۆیانەوە یان بە کەسەکانەوە دەلکێنن سەبارەت بە کڕۆکی و پرسیارەکەشت کە داهاتووی ڕەوتی ئیسلامی سیاسیە و کە من چۆنی دەبینم ئەوە بە کورتی دەڵێم لە دوای وەشاندنی گورزی کاریگەری یانزەی ئەلولی 2001ی ڕێکخراوی قاعدا کە سەرتۆپی گروپە ئیسلامە توندڕەوەکانە لە ئەمریکا لە ڕێگەی هەردوو تاوەرەکەی ڕێکخراوی بازرگانی جیهانی WTO وە لە نیویۆرک ئەوە ئیسلامی سیاسی بە گشتی و گروپە ئیسلامە توندڕەوەکان بە تایبەت و لە سەروشیانەوە ڕێکخراوی قاعدا کەوتونەتە باری بەرگری لە خۆکردن و ئەگەر بەر لەو گورزوەشاندنیان لە ئەمریکا ئەوان لە هێرشدا بووبن ئەوا ئێستا ئەوان لەباری بەرگریدان و ئەمریکا و هاوپەیمانانی لە بەرەی دژە تیرۆردا لە هێرش و پەلاماردان ئەمەش وای کردووە گۆڵۆڵی ئیسلامی سیاسی ڕوو لە لێژی بێت و ئێستا سەرڕای هەندی هێرش و پەلامار کە لە ناوەڕۆکدا بەرگری لە خۆکردنن لە بارێکدان کە جێگەی ئیرەی پێبردن نین دوای بڵاوبوونەوەی بابەتەکەت لەلایەن نیاسعید علیەوە ڕەخنەت لێگیرا و ڕەخنەکەشی بە شەش ئەڵلقە بڵاو کرایەوە کەچی تو تا ئێستا لەو بارەوە بێوەڵامی ڕاستە، نیا سەعید عەلی بە شەش بەش لە ژمارە سێ هەزار و شەش سەد و بیست و یەک ی ڕۆژی چواردە ی سێی دوو هەزار و پێنج و ڕۆژانی دواتری ڕۆژنامەکەدا بە حسابی خۆی هەڵەی بۆ ڕاست کردوومەتەوە، بەڵام ئەو ڕەخنانەی ئەو برادەرە بەڕێزە هەندێکیان لە ڕووی زانیاری مەعلوومەییەوە ڕاستن و ئەگەر بۆ من سوودمەند بن ئەوا سوودیان لێ وەردەگرم، بەڵام زۆرینەی ڕەخنەکانی مەڵۆیەک ناخەنە سەر شارەی لێکۆڵینەوەکەی من و زیاتر دەچنە خانەی ڕەخنەی شێوەی شکڵییەوە نەک ڕەخنەگرتنە ناوەڕۆک. جگە لەوە لە هەندێ بواردا بۆ ساخکردنەوە و پشتڕاستکردنەوەی زانیاریەکان پشت بە پرەنسیپی فرە سەرچاوەی زانیاری بەستراوە و هەر زانیاریەک ڕێژەی لێ دڵنیابوونی کەم بوو تا ئەو کاتەی ساخ دەکرێتەوە خرایە لاوە کەواتە ئەم پەگرەگرافە کە لەگەڵ هەموو بەشێکی هەشت بەشەکەی لێکۆڵینەوەکەم لە کوردستانی نوێدا بڵاو کراوەتەوە ڕێگەیەوم پێدەدات کە بڵێم ئاسایە لە هەندێ زانیاریدا کەوتبێتمە هەڵەوە بەڵام هەڵەکان ئەوەندە کەمن کە گەر ڕەخنە شەش بەشیەکەی نیاز سەعید کە لە کوردستانی نوێدا بڵاوکرایەوە بژار بکەی ئەوە بەشی یەک بەشی لێ دەمێنێتەوە کە من لێرەدا سوپاسی هەندێک لەو ڕەخنانی دەکەم کە ڕاستکردنەوەی زانیارین هەروە هۆیەکی دیکەش کە لە دوو خاڵدا دەری دەبڕم وای کرد خۆم بە وەڵامدانەوە خەرێک نەکەم یەکێکیانەوەیە کە خەریکی لێکۆڵینەوەیەکی دیکەم کە ئەوش هەر لەسەر پشتیوانانی ئیسلام دومیشان ئەوەیە کە هەندێک جار وەڵامدانەوە رەخنەیەک کە لێت گیراوە لە جیاتەوەی قازانجت وەک نووسەرێک گیان لێکۆڵیارێک پێبگەێنێ زیانی زۆرت پێدەگەێنێ و لە ئیشی خۆت کە لێکۆڵینەوەیە دوورت دەخاتەوە و ئەو ماوەی بۆ وەڵامدانەوەی تەرخانی دەکەی ئەگەر بەڕاستی لێکۆڵیار بیت دەتوانانی بۆ لێکۆڵینەوەیەکی نوێتر لەوەی کە رەخنەی لێگیراوە تەرخانی بکەیت لێرەدا سەرنجی تۆ خوێنەران بۆ ڕادەگەژم کە تەنیا لە ساڵی 2014دا نیا سعید علی دوو نامیلکەی وەڵامی ڕخنەی بڵاو کردوێتەوە یەکەمیان کە نەملکەیەکی قوارە بچووکی شەست لاپەڕەیە بە ناونیشانی نامیلکەی ئووسڵیت چەمک میتۆت سەرچاو و ئاسۆ لە بەردەم بەرپرسیارەتی زانستیدا کە ڕەخنەیە لە نامیلکەیەکی عەبدوڵڵا قەرەداخی و دووەمیشیان نامیلکەیەکی قەوارە بچووکی سەوە حەف بە لاپەڕەیە بە ناونیشانی قاسم محەممەد مستەفا هەڵی ڕاست کردوتەوە یان ڕاستی بە هەڵەدا بردووە کە ڕەخنەیە لە ڕەخنەیەکی قاسم محەممەد مستەفا لە نامیلکەیەکی نیاسەعید علی بە ناونیشانی لێکۆڵینەوە لە ئیسلامی سیاسی چەمک مامەڵی داق پلورالیزم خاستڵەت کە لە ساڵی 2004دا مەکتتەبی بیر و هۆشیاری یەکێتی نیشتیمانی کوردستان وەک یەکێک لە بڵاوکراوەکانی خۆی چاپ و بڵاوی کردوێتەوە ئەمە تەنیا لە ساڵی 2014دا هەروە نیە سعید سەتای ساڵی 2005یش بەرخنەگرتن لە لێکۆڵینەوەی من دەستی پێکرد و ناشزانم ئەو هەشتمانگەی ماومانە ڕخنە لە کەی دەگردەگرێ لە بواری ئیسلامی سیاسیدا ئەگەر بابەت و لێکۆڵینەوەی بنووسێ بۆیە لێرەدا دەڵێم لە جیاتی وەی ئەو برادرە بەڕێزە قەڵەمەکە هەمیشە بۆ و کەسانی تیژ بکاتەوە بخاتە گەڕ کە لە مەدانەکەدا دەنووسن و هەمووشمان بە نەشارەزا و ناپسپۆڕ و بێهاگا لە قەڵم بدات وا باشترە حوسڵی زیاتر بێت و باشتر لە بواری لێکۆڵینەوە نەک هەڵڕشتنی زانیاری خراوە بەردەست و دوور لە خۆماندووکردن قوڵ ببێتەوە و ئەو ڕاستێ لە بەرچاو بگرێ کە ڕاستە سەردەم سەردەمی زانیاریە بەڵام ئەگەر ئەو زانیارانە شیکردنەوە لەسەر هەڵنەچنرێ ئەوە لە زینی خوێنەران و گوێگران و بینەراندا دەبن بە شتێکی سەرپێی و زوو لەبیر دەکرێن تێبینی لە هەفتەنامەی هەواڵدا بڵاو بۆتەوە.